ئێمە ئوممەتی پێغەمبەرێکین صلی اللە تعالی علیه وسلم کە پەروەردگار دەفەرموێ احمد عبدی المختار احمد بەندە سوپاسکار و سوپاسگوزار و بەندە هەڵبژێراوەکەی منە وأمته الحمادون وەکو پێغەمبەرەکەیان ئوممەتەکەشیان هەمیشە دەم بە الحمدللەن وەک ئوممەتی پێغەمبەری ئازیز با هەمووان بڵێین الحمدللە على كل حال حمد و سەنا و سپاس بۆ خوای پەروەردگار هەموو کاتێ لە هەموو حاڵ و لە هەموو بارێکدا ئێمە ئوممەتێکین پەروەردەکراوی قورئانێکین کە تیایدا بەسەرهاتی یونس پێغەمبەر کە ڕزگار بوو لە نێو تاریکاییەکان لە نێو گەرمەی قەیرانەکاندا بەچی توانی زاڵ ببێ بەسەر سەرجەم گرفت و قەیرانەکاندا بە تەوحید و یەکخواناسی، پاشان بە پاک ڕاگرتن و بەرز ڕاگرتنی ناوی پاکی اللە، بە ئیعتیراف کردن بەوەی کە زوڵمم کردووە و هەڵەکە لە خۆمەوەیە، خوای پەروەردگار ڕزگاری دەکات، لێرەدا ڕەنگە کەسێ بپرسێ، ئەم ڕزگارکردن و بەدەمەوە هاتنە تایبەتە بەم پێغەمبەرە ئازیزە مەگەر ئایەتەکەی قورئانمان نەخوێندووەتەوە کە خوای پەروەردگار دەفەرمێ بۆ ڕزگاری کرد فلولا كان من المسبحين ئەگەر تەسبیحاتی نەکردایە للبث في بطنه إلى يوم يبعثون لەسکی حوت و لەنێو تاریکاییەکاندا لەنێو ئەو قەیرانەدا دەمایەوە ئەگەر استغفر اللە و سبحان اللەی نەکردایە پەروەردگار دەفەرمێ وەکەذالک ننجی المؤمنین ئەم بەدەمەوە هاتن و ڕزگارکردن و دەربازبوون لە قەیران تایبەتە بە هەموو ئیماندارانەوە هەتاوەکو ڕۆژی قیامەت ئێمە پەروەردەی دەستی پێغەمبەرێکین کە پەروەردەی کردووین بۆ ئەوەی لە بازرگانیدا بین بۆ ئەوەی ڕزگارمان ببێت ڕسول الله صلى الله عليه وسلم پێمان دەفەرمێ پێتان بڵێم کەلیمات و فەرج کلیل کۆت نهێنی سەرکەوتن و دەرباز بوونتان لە چیدایە پێغەمبەری ئازیزمان دەفەرموێت ئەم دوعایە زۆر بکەن لا إله إلا الله الحليم العظيم لا إله إلا الله رب العرش العظيم لا إله إلا الله رب السماوات ورب الأرض ورب العرش الكريم پەناگرتن بە اللەی خاوەنی ئاسمانەکان و زەوی پەناگرتن و پەرستشی خوای پەروەردگار و یەک خواناسی و یەک خواپەرستی بۆ ئەو ئەڵڵایەی کە خاوەنی ئاسمانەکان و زەویە بەڵێ ئێمە ئومەتێکین کە هەمیشە لە بازرگانیداین چونکە پەروەردە کراوین لەسەر ئەم ذکر و عیبادەت و عەقیدە و یەکخواناسیە ئوممەتی پێغەمبەری ئیسلام ئێمە خاوەنی کۆمەڵێک فرسەتین لە دنیادا ئاماژەمان پێکرد لە هەفتەی پێشوودا سێ فرسەتی دیکە هەیە کە بێ لە ئێستاوە کاری بۆ بکەین خەمی لێ بخۆین کە فرسەتەکانی ناو قەبرن لە ناو قەبردا ئەو فرسەتانەی کە بە کەڵکی من و تۆی مسلمان دێ یەکەمینیان بریتییە لە صلاة الجنازە، نوێژی مردوو، ئەو نوێژەی کە لەسەرمان دەکرێ، چەندێک ئەهلی باش و خواناس، چەندێک موسڵمانی زۆر بەشدار بن لەم نوێژەدا و دوعات بۆ بکەن، ئەوە فرسەتێکە و خوای پەروەردگار لێمان خۆش دەوێ. فرسەتێکی دیکەمان بریتییە لە صدقات جاریە، صدقە و خێری بەردەوام و جاری. فرسەتی سێیەمیشیان بریتییە لە عەذاب القبر یان ضمة القبر ناڕەحەتی و هاتنە ناوی قبر بۆ ئەوەی کە عەذابت دەدا هۆکار و فرسەتێکە بۆ پاکبوونەوەمان ئێمە باسی خاڵی دووەمیان دەکەین لەم هەفتەیەدا کە بریتییە لە سەدەقات جاریە جۆرێک لە جۆرەکانی دیکەی بازرگانی لەگەڵ پەروەردگارمان قەرزدان بە خوای پەروەردگار بریتییە لە چی؟ من ذا الذی یقرض الله کێ قەرز بە خوا دەدات ئەدی خوای پەروەردگار قەرزی بۆ چییە؟ کەی خوای پەروەردگار محتاجی ئەوەیە قەرزی پێ بدرێ لێرەدا مەبەست پێ هەموو جۆرەکانی عیبادەت و ذیکر و پێشخستنیەتی بۆ لای خوای پەروەردگار بەتایبەتیش مەبەستی پێ پێشخستنی قەرزێکی مادیە پارەیەکە و تیجارەتێکە لەگەڵ پەروەردگارتا لە کاتێکدا هاوکاری و دەستبارگیری لەگەڵ برایەکی مسلمانتا دەکەی پەروەردگارمان لە پاداشتی ئەم عیبادەتەدا اضعافا کثیرا یضاعفه لکم ئیمامی ابن کثیر و قرطبی و زۆرێک لە مفسرینی دیکە دەفەرموون هیچ ئەندازەیەک نییە بۆ پاداشتی قەرزدان بە برای مسلمان چونکە برای مسلمان لەسەر مسلمان حەقی هەیە و خوای پەروەردگاریش لە پاداشتی ئەمەدا ئەجرێکی بێپایان ئەجرێکی زۆر گەورە، بەهەشتی خوای پەروەردگار، لێخۆشبوونی خوای پەروەردگار، باخ و ناز و نیعمەتی پەروەردگار بۆ ئەو کەسانەیە کە قەرز دەدەن بە مسوڵمانان. برایانی مسوڵمانم، ڕەنگە کەسێک بپرسێ لە ئێستادا مامۆستا باسی چیمان بۆ دەکەی؟ ڕەنگە بپرسن کێ هەیە لەم هەرێمەدا محتاجی قەرز بێ ڕەنگە بپرسن مەگەر گەنجێک ماوە ژن بهێنێ مەگەر کرێنشینێک هەیە لەم وڵاتەدا و هەتاوەکو پێویستی بە هاوکاری و هاریکاری بێ مەگەر قوتابیان و خوێندکارانمان هیچ پێداویستیەکیان هەیە لایان لێ بکرێتەوە و خێریان پێ بکرێ مەگەر نەخۆش و بەساڵاچووانمان خزمەتی تەواویان لە نێو ماڵەکانی خۆیاندا ناکرێ مەگەر جوتیارانمان سەرجەم بەروبوومەکانیان کاڵاکانیان نەک لە وڵات لە دەرەوە بازار گەرمی نییە و بۆ ناکرێ مەگەر کەسێک هەیە لەم هەرێمەدا گرفتی هەبێ بێگومان بەڵێ هەرێمێکی قەرزار ئومەتێکی قەرزار هەموو چین و توێژەکان قەرزار هەمووان قەرزاری دەسەڵات و دەسەڵاتیش هێندەی هەموو میلەت قەرزاری هەمووان لەم ساتە وەختەدا ئێمە چۆن مامەڵە بکەین چۆن ئەم تیجارەت و بازرگانیەمان لەگەڵ خوای پەروەردگارە برەو پێبین بۆیە هەڵبژاردنی بابەت و تیجارەتێک لەم ساتەوەختەدا لەبەر خاتری ئەوەیە کە ئەوە درۆی هەڵبژاردن بوو ئەوە درۆی سەرکردە سیاسیەکان بوو ئەوە درۆی ئەحزابی پێکهێنەری حکوومەتی بنکە فراوان بوو قڕیان بەسەری میلەتا کرد ملەتێکی هەژار و نەدار و قەرزار و یەک پارچە قەرزار کردیان بە کاڵایەک و بە باڵای سەرجەم هاوڵاتیانی بە شەرەفی وڵاتا کردیان بەڵام هاوڵاتیانی بە شەرەفی مسوڵمان ئێمە ئومەتی و پێغەمبەرە ئازیزەین کە ئاگادارمان دەکاتەوە و دەفەرموێت من نفس عن مسلم كربة من كرب الدنيا هەر مسوڵمانێ نەفەسێک با بە برایەکی مسوڵمانی لە کێشەیەک لە گرفتێک لە گرفتەکانی دنیادا من فرج عن مؤمن كربة هەر کەسێ دەرویە بکاتەوە دەرگایە بکاتەوە کار ئاسانیە بکا ومن يسر على معسر هەر کەسێ ماوە درێژ بکاتەوە کاتی زیاتر بە مۆڵەت بە لێخۆشبوونی هەبێ بۆ خاوەن قەرزێ دەفەرموێ واللە فی عەونی العبد ما کان العبد فی عەونی ئەخی هەر بەندەیەک هاوکاری برایەکی مسلمانی بکە خوا سبحانه وتعالى هاوکاری دەکا ومن ستر مسلما ستره الله في الدنيا والآخرة هەر کەسی عیبی برایەکی مسلمانی بپۆشێ خەمی لێ بخوات تێری بکات لای لێ بکاتەوە خوای پەروەردگار لە دنیا و قیامەتا سەتری دەکات من أنظر معسرا أو وضع عنه أظله الله في ظله يوم لا ظل إلا ظله لە ڕۆژی قیامەتە لەو ساتە وەختەی هیچ سێبەرێک نییە ئەو کەسانەی قڕ دەدەن هاوکاری دەکەن چاوپۆشی دەکەن کار ئاسانی دەکەن لەژێر عەرشی خوای پەروەردگاردا حەشر دەکرێن پێغەمبەری ئازیزمان دەفەرموێت ما من مسلم يقرض مسلما قرضا مرتين إلا كان كصدقتهما مرة هەر کەسێ وەرەقەیەک پێنج وەرەقە با بە مسلمانێ بۆ ماوەی پێنج مانگ ئەگەر بۆی درێژ بکاتەوە پێنج مانگی دیکە کاتێ پارەکەی وەردەگرێتەوە با دڵنیا بێ ڕسول الله دەفەرمێ ئەوە پاداشتی پێنج وەرەقەی کە ئەنەما هەر بەخشیوە با هاتبێتەوە دەستیشی. لە صحیحی بوخاریدا پێخەمبەری ئازیزمان باسی هاوڵاتیەکمان بۆ دەکات باسی بازرگان و سەرمایەدارێکمان بۆ دەکات گەنجێکی لەبەردەستا بوو خاوین خاوەنی ئۆفیس و ئیدارەیەک بوو بە گەنجەکەی دەوت ئەی گەنج ئەوانەی کە دێنەوە پارەت بۆ دێنن چاوپۆشیان لێ بکە تجاوز عنه لعل الله يتجاوز عنا چاوپۆشیان لێ بکە کارئاسانیان بۆ بکە ماوەیان بۆ درێژ بکەرەوە مۆڵەتیان بەرێ بەڵکو خوا تەجاوەزی هاڵە و گوناهەکانی ئێمەش بکا لە ڕۆژی قیامەتە ڕەسول الله دەفەرمێ ئەم پیاوەیە لە ڕۆژی قیامەتە خوا سبحانه وتعالی هەڵە و نوقسانیەکانی بۆ پۆشی چونکە ئافەرین بەندەکەم تۆ لێخۆشبوونت هەبوو لە بەرامبەر بەندەکانی مندا کەواتە پارەداران سەرمایەداران ئەو کەسانەی خوای پەروەردگار سەروەت و سامانێکی پێداون فرسەتە دەتوانن ببن بە خاوەنی ئەم تیجارەت و بازرگانیە لەگەڵ پەروەردگارە دەتوانین لە کۆمەڵگای کوردەواری خۆماندا لە ئێستادا ئەم بازرگانیە گەورە ئەنجام بەن تا خوای پەروەردگار ئێوەش بکا بە هاوەڵی ئەبوبەکر و عەبدولڕەحمانی کوڕی عەوف کە خزمەتیان بە ئیسلام و بە مسڵمانان کرد کە مسلمانانیان لە هەژاری و لە نەداریدا پشتێ نەکرد دەستیان گرتن سەروەت و سامانی خۆیان بەخشی پێیان قەرزکردن برایانی مسوڵمانم هەموو کەسێ دەتوانێ بە چوار مەرج ببێ بە خاوەنی ئەو هەمووە پاداشتە یەکەمینیان بە پارەی حەڵاڵی خۆی بتوانێ ئەم قەرزە بە دووهەمینیان منەت نەکا لا تبطلوا صدقاتكم بالمن والأذى منەت نەکا بەسەر خاوەن قەرزەکەدا حەیای نەبا فەزحی نەکا نەیشکێنێ دنیای لێ تێ نەگەیەنێ ئنجا دەفەرموێ زیادەی نەوێ چونکە قەرض تجارەت و بازرگانیەکە خێری نییە بە لەو ڕۆ لە ڕووی مادیەوە بەڵکو لە ڕووی قیامەتەوەیە ئەگەر زیادە ڕابکێشێ ئەوە ڕیبایە خاڵی چوارەمیان نیەتت عیبادەت بێ نیەتت ڕەزامەندی پەروەردگار بێ نیەتت ئەم ئایەتە بێ کە پەروەردگار دەفەرمێ من ذا الذي يقرض الله قەرز بە بە ئەڵڵاه تا پاداشتت بداتەوە بەڵام لەم ساتەوەختەدا بە پێویستیشی دەزانم باسی خەتەر و ترسناکی قەرزاریشتان بۆ بکەم چونکە خەتەر و دەین زۆر ترسناکە قەرزاری ئومەتی پێغەمبەری ئیسلام پێغەمبەرەکەمان ڕاستە قەرزی کردووە بەڵام بۆ قەرزی کرد چەندێکی قەرز کرد چی قەرز کرد پێغەمبەرەکەمان قەرزی کرد بۆ قوتی ژیانی ڕۆژانەی خۆی پێغەمبەرەکەمان بۆ تێرکردنی سکی خۆی و خانەوادەکانی قەرزی کرد کەواتە ئێمەش باب و وەک پێغەمبەرەکەمان بین بۆ قوتی ژیانمان عیبە نییە قەرزار بین بەڵام دەبێ بزانی لە کێ قەرز دەکەی چەندێ قەرز دەکەی چۆن قەرزی دەکەی کەی دەیدەیتەوە ڕاستگۆبی لەگەڵ ئەمەدا ئوممەتی پێغەمبەری ئیسلام با لۆمەیەکی نەفسی خۆمان بکەین ئێمە قەرزمان نەکرد بۆ قوت قەرزمان کرد بۆ قەنەفە و قاتی دوو قەرزمان کرد بۆ تاقمی مەتبەخ و نووستن قەرزمان کرد بۆ دوو سەیارە و زیاتر بۆیە بەڕاستی دەبێ ئاگادار بین زۆر ترسناکە ڕسول الله ئاگادارمان دەکاتەوە و دەفەرموێ ئەو کەسانەی کە قەرز دەکەن تووشی درۆ دەبن، تووشی بێ پەیمانی و بێ وەعدی دەبن، ئەو کەسانەی کە قەرز دەکەن و ناترسن تووشی ڕیبا و سووخۆری دەبن، پێغەمبەری ئازیزمان نوێژی نەکردووە لەسەر ئەو کەسانەی کە بێ پلان بێ بەرنامە قەرزار بوون، فەرموویەتی صلوا علی صاحبکم نوێژی لەسەر بکەن ئەمن نوێژی لەسەر ناکەم. پێغەمبەری ئازیزمان عەلەیهی سەلات وەسەلام ئاگادارمان دەکاتەوە و دەفەرموێ من مات و هو بریء من ثلاث هەرکەسێ بمرێ و بەری بێ لە سێ شت ئینجا ئەفەرمێ دخل الجنە یەکەمینیان بریتیە لە الکبر تەکەبر و لوتبەرزی و خۆ بە گەورە زانین دووەمینیان والغلول دزی کردن بردنی سەروەت و سامان خواردنی ماڵی خەڵکی و بەهەدەردانی ماڵ و سەروەت و سامانی خەڵکی لە دوکانێک لە بازاڕ هەتاوەکو سەروەت و سامانی گشتی و داهات و نەوت و غاز و سەرجەم داهاتەکانی وڵات خاڵی سێمان دەفەرمێ وە دەین ئەگەر قەرزار نەبێ ئینجا دەخەلە الجەنە رسول الله پەنجەی مبارەکی بەرز دەکاتەوە و دەفەرمێ سوێن بەو کەسەی گیانی محەممەدی بەدەستە ئەگەر کەسێ شەهید بێ و بمرێ شەهید بێ و بمرێ زیندوو ببێتەوە و جارێکی دیکە شەهید بێ و بمرێ ناز و نیعمەتی بەهەشتی پێناگا ئەگەر قەرزار بێ حتا یقضا عنه دینه هەتاوکو قەرزەکەی بۆ دەدرێتەوە بۆیە پێغەمبەری ئازیزمان عەلەیه سەلات وسەلام دەفەرمێ نفس المؤمن معلقة بدینه حتا یقضا عنه ڕۆحی ئیماندار، ڕۆحی موسوڵمان، ڕۆحی موجاهید، ئەو کەسەی شەهید دەبێ دەبەسرێتەوە لە ناز و نیعمەتەکانی بەهەشت هەتاوەکو قەرزەکەی بۆ دەدرێتەوە. بۆیە ئوممەتی پێغەمبەری ئازیزمان عەلەیه الصلاة والسلام دەبا ئاگادار بین ئێمە ئومەتی و پێغەمبەرە ئازیزەین با پەروەردە ببینەوە لەسەر ئەمە پێم خۆشە بتان بەمە پایتەختی بەغداد خەتیبی بەغدادی دەڵێت مسلمانێک هاتە ناو مزگەوت زۆری مابوو بۆ نوێژی هەینی بەڵام کاتێک کاتی بانگدان هات بینیم و هەستام و هەستا و چووە دەرەوە دواتر چاودێریم کرد و نەمبینی بێتەوە مزگەوت وتم بۆ ڕۆشتی بۆ نەگەڕایتەوە تۆ سونەتەکانت کرد بەڵام فەرزەکەت نەکرد وتی واللهی ئەمن قەرزارم خاوەن قەرزەکەم بینی واللهی لە حەیوەتانە خۆم تەڕ کرد تا چووم و گەڕامەوە و خۆم نوێژی کرد کاتی نوێژ تێپەڕی خەتیبی بەغدادی دەڵێ خۆم پێ ڕانەگیرا و خۆم گەیاندە خاوەن قەرزەکەی و پێم وت جیهاد غەزا تیجارەتێک لەگەڵ پەروەردگارا هاتۆتە پێش دەتوانی بیکەی وتم چی وتم مسلمانێک پێگیراوە دواتر وتم ئەم مسلمانە قەرزاری تۆیە تووشی حاڵەتێکی ئاوا بووە لە شەرمانە لە حەیاءە کە تۆی بینیوە لە ماڵی خوای پەروەردگارە دەڵێ واللهی گردنی ئازا بێ ئەوەندەی کەش خەڵات و دیاری بێ تو خوا گردنم ئازاکە چونکە بە بۆنەی بینینی منەوە ئومەتی پێغەمبەری ئازیز خاوەن قەرزەکان ئاوا بن قەرزارەکانیش دەبێ صادق بن دەبێ ڕاستگۆ بن چونکە پێغەمبەری ئازیز دەفەرمێ مەقل و غەنیین ظلم ئەگەر هەتە و نایدەیتەوە زاڵمی ستەمکاری هەر کەسێکی پێش لێ دەدەی خۆت دەدزیتەوە ڕاست گۆ بە تێکەوتوی ئومەتی پێغەمبەری ئیسلام صلی الله تعالی علیه وسلم ئەو سەحابە کوردەی چۆتە خزمەتی پێغەمبەر دەزانن یەکێک لەو فەرموودە صحیحانەی کە شێخی ئەلبانی لە سلسلەی صحاحی خۆی داهێناوێتی ئەم سەحابە کوردە چی هێناوەتەوە بۆ ناو میلەتی کورد دەفەرمێت، پێغەمبەری ئازیز فەرموویەتی، هەر موسڵمانێ قەرز بکا و نیەتی هەبێ بیداتەوە، ئەوا پەروەردگار بۆی دەداتەوە، کارئاسانی بۆ دەکات و پشتی دەگرێ، بەڵام هەر کەسێ قەرز بکا و نیەتی نەبێ بیداتەوە و پێچ لێ با و قەرز کوێر بێ، ئەوا لە ڕۆژی قیامەتا لە ڕیزی دزەکانا حەشر دەکرێ. هەڕەشەی دووەمی ئەم سەحابە کوردە ئەم فەرموودەیە لە پێغەمبەری ئازیزەوە دێنێتەوە بۆ موسڵمانان و میللەتەکەی بە تایبەتی دەفەرمێ هەر پیاوێ مارەی لە گردنی دابێ مارەی ئافرەت ئەگەر نیەتی نەبێ بیدا ئەوا لە ڕۆژی قیامەتا لە ڕیزی زیناکارانە حەشر دەکرێ ئەمە یانی چی؟ یانی میللەتی کوردی مسوڵمان بۆ ئاوای لێ هات؟ بۆ وای لێ هاتووە یەک بازار بووە بەوەی قەرز نییە تەنانەت بۆ تۆش لە کاتێکدا بێ ئومەتی ئیسلام پەروەردەی ئەم هەموو ئایەت و ئەم هەموو حەدیثە بێ بازرگانی بە قەرزەوە بکات بێ بەرامبەر بەڵام دەزانێ دەیدا بە کێ دەزانێ بۆ دەیدا کەواتە ئومەتی پێغەمبەری ئیسلام با تەوەکولمان بەخوای پەروەردگار قایم بێ با هەژاران نەترسن ئیبراهیمی کوڕی ئەدهەم دەڵێت ها بەداخەوە عێراق وڵاتی ئەم پیاوانە بوو هەتاوەکو عێراق خاوەنی ئەم پیاوانە بوو کەی ئاوا بوو بەڵام بەدەستی ئەو کەسانەی کە بەڕاستی زوڵم دەکەن ستەم دەکەن گەندەڵی دەکەن دەبینین عێراق لە چ حاڵێکدایە ئیبراهیمی کوڕی ئەدهەم دەڵێ پشیلەیەکم دەبینی جارێک نا و دوا نا و سیان نا پەلاماری دەدا و گۆشتی دەدزی زۆرم پێ سەیر بوو بەم جۆرەیە بۆ ئەم پشیلە بۆ وا برسییە خەمیان لە پشیلە خواردووە بۆ وا برسییە دەڵێ چاودێریم کرد بینیم چووە بەردەم کونێک گۆشتەکەی دانا و گەڕایەوە هەر چاودێریم کرد پاش ماوەیەک بینیم مارێک هاتە دەرەوە بەڵام حاڵی بووم کە ئەم مارە هەردوو چاوی کوێرە ئالێوا داوتم سبحان الله سبحان الله پاک و بێگەردی بۆ الله ڕزقی دوژمن بە دوژمن دەدات خۆ ئەمانە دوژمنی یەکن بەڵام ئەگەر ئەڵڵا ڕزقی ئەمانە بات ئاخۆ دەبێت چۆن هەژاران لە کەم ڕزقی و لە کەمکردنەوەی ڕزق بترسن بۆیە ئومەتی پێغەمبەری ئیسلام عیلاجی ئێمە لەم هەموو قەیران و گرفتانەدا بریتییە لە کردنەوەی ئەم دوعا و لا ئیلاهە ئیلا اللە و ئەستەغفر اللە بریتییە لە شۆڕشی ناخی خۆگۆڕین بریتییە لە شۆڕشی داننان بە هەڵەکانمان سەرجەم دەوائری حکومەتی خۆمان دەپارێزین خاک و نیشتیمانی خۆمان دەپارێزین هەرچی هەیە لەم وڵاتەدا بەهی خۆمانی دەزانین چونکە و ئەمانەتێکی پەروەردگارمانە بۆیە لەم ساتە وەختەدا مسلمانانی ئازیز ئامۆژگاری خۆم و ئێوەی مسلمانان دەکەم دڵنیابن تێکشکاندنی ئەم قەیرانانە ئەم تاریکیانە عیبادەتی دەوێ تەوبەی دەوێ گەڕانەوەی زیاتری نێو مزگەوتەکانی دەوێ، داننان بە هەڵەکانی خۆمانی دەوێ، بەڵێ نەکردنی بۆ زاڵم و ستەمکاران دەوێ، بەگژاچوونەوەی لە ناخەوە، دەرکردنی ڕەسم و بایکۆتکردنی ڕەسم و عەلەم و ئەم سەرکردە سیاسیانەی کە ئەم وڵاتەیان خستە ژێرباری قەرز و منەتەوە، ئەم وڵاتەیان خستە ژێرباری بیست ملیار قەرزەوە لەبەرئەوە هاوڵاتیانی خۆشەویست، مووچەخۆران بەتایبەتی. لەسەر ئەو قەرزەی کە لای حکومەتە قەرزی دیکە نەکەن تێنەکەون ئەمەی کە ناوی لێناوە پاشەکەوت کە پاشقولێکی نوێیە گەندەڵیەکی نوێیە تێنەکەوی قەرزی لەسەر نەکەی چونکە ئەمەی کە دەکرێ بەخوا چاکسازی نییە ئەمەش چاڵسازیەکی دیکەیە ئەمەش پیلانێکی دیکەیە بەڵام ئومەتی پێغەمبەری ئیسلام ئومەتی میلەتی کوردی مسلمان دان بە خۆماندا دەگرین هەژاری عیبە نییە ئیسلام چارەسەری هەژاری دەکات بەوەی کە ئاگامان لێکری بێ بەوەی کە لا لێکری بکەینەوە بەوەی کە لەتەنانێکمان هەبێ و بمرین لە برسانا و پێوەی بەڵام محتاجی دەستی ناکەس نەبین بەڵام خاک و نیشتیمانی خۆمان نادەین بە دوژمنانمان بەڵام بەرنابینە گیانی یەکتری بەڵام خوێن و ماڵ و سەروەت و سامانی یەکتری بە حەڵاڵ نازانین بەڵکو پاراستنی مزگەوتەکان وەکو زانکۆ دەبێ بپارێزین پاراستنی سەرجەم دام و دەزگاکانی ئەم وڵاتە یاساکانی هاتوچۆ و ڕێگاوبان هەر هەمووی عیبادەتە و دەبێ وەکو چاڵان بیپارێزین بەڵام جارێکی دیکە دەڵێمەوە نا بۆ بەڵێکردن و تەیدکردنی ظالمان واللهی شۆڕشێک لە ناخی خۆمانا بکەین خوای پەروەردگار دەرگاکانی خێرمان لێ دەکاتەوە یا ئەڵڵا یا ڕەحمان و یا ڕەحیم یا حەی و یا قەیوم یا من لا ئیلاهە ئیلا ئەنت پەروەردگارا لە ماڵێک لە ماڵەکانی تۆدا کۆبووینەتەوە و پەشیمان دەبینەوە و دەڵێین یا ئەڵڵاه تەوبەمان لێ قەبوڵ کە خوایە ڕەحمەتی خۆتمان بۆ دابارێنە خوایە لێمان ببوورە یا ئەڵڵا ئیسرافمان کرد تەبذیرمان کرد خوای پەروەردگار قەڵەمی عەفوی خۆت ڕەحمەت و میهرەبانی خۆت بەسەرمانا دابارێنە خوایە ڕەحم بە هەژارانی ئەم وڵاتە بکە خوایە ڕەحم بە کرێنشینانی ئەم وڵاتە بکە خوایە ڕەحم و دەرگای خێر لە قەرزارانمان بکەرەوە یا ئەڵڵا خوای پەروەردگار ڕەحم بە نەخۆشەکانمان بکە خوایە نەخۆشانێکی زۆر بەدەم ئێش و ئازار و لە هەمان کاتا کرێنشینی و بێدەرمانیەوە دەناڵێنن یا ئەڵڵا ڕەحمیان پێ بکە خوایە شیفای نەخۆشی مسوڵمانان بە لێرە و لە دەرەوەی وڵات خوایە هیدایەتی گەنجانمان بە خوایە هیدایەتی گەنجانمان بە خوایە قوتابیان و خوێندکاران و مامۆستایانمان بە عیزەتەوە شاد بکەرەوە بە قوتابخانە و بە خوێندنگاکانمان یا الله عاقبەتی پیرەکانمان بەخێرگێڕە خوایە گرفت و قەیرانەکانمان بۆ چارەسەرکە خوایە گرفت و قەیرانەکانمان بۆ چارەسەرکە یا رب العالمین خوایە ئەم کەشتی کوردستانە بپارێزە خوایە ئەم کەشتی کوردستانە بپارێزە خوایە سربەخۆییەک لە ژێر بەندایەتیدا بۆ تۆ پێمان ببەخشە یا ارحم الراحمین لە گوناهی من وم جەمعە خۆشبە اللهم امین